ئەوانیش گوێڕایەڵی بن و لەسەر مەنهەجی خوای تەعالا بڕۆن نەک بە پێی هەوا و ئارەزوەکان ئەوەرچی سەرشانی ئێمەمانانە ئەرکی سەرشانی ئێوەی بەڕێزیش ئەوەیە بکۆڵنەوە لە شتەکە بزانن بیلفع لەو شتەی کاوترێ کاڵین ئەوە مخالفەیە و خۆت ڕاستکەرەوە بزانە مخالفەیە یان نا وەرەوە بۆ لای شەرعی خی تعالا چونکە دین ئەو ڕە بەڕاستی خەڵک نەهاتووە لە سەر چاوە ڕاستەقینەکەی خۆیەوە وەری بگرێ دین هەموو کاتێک لە قورئانیشا ئێوە تەماشای کەن دەڵێن باوباپیران باوباپیران باوباپیران ئەمە نقطەیەکی زۆر مهمە بێت تێی بگەن ما الفینا عليه ئابان ئەوانی کەوا باوباپیرانمان لەسەری بوون ئێمە لەسەرەواڕی ئەمە هیچ بەڵگە و برهان نییە ئەمە هیچ دلیلێک نییە خی تەبارڕ و تعالا لێرەیە کورتە باسێکە هێنم پێشەوەی بچینەوە ناو بابەتەکان بۆ ئەوەی هەندێک برا تازە گوێی لێ بێ دەڵێن خی تەبار و تعالا کە بە شەری دروست کرد ئەو بە شەرەی بەهوانتە دروست نەکردووە من هەجێکی بۆ داناوە ڕێبازێکی بۆ داناوە هەر لەو کاتەی باوکە ئادەم و دایکە حەوای لەگەڵ ئیبلیسا هێنایە خوارەوە بۆ سەر زەوی لی لەوانە نەگەڕا بە کەیفی خۆیان لەسەر زەویا بێن و بڕۆن تەماشاکەن لە سوورەتی بەقەڕەیە خوای تەبار و تعالا چیە فەرمێ اهبطوا منها جميعا ئادەم حەوا ئیبلیس لەو بەهشتە وەرنە خوارەوە ئیبلیس تۆ کافر بووی تازە نابێت لە بەهشتابی ئادەم و حەوایەوەش عیسیانتان کردو تازە نابێت لە بەهشتا بن ئەبێ بە اختیبار و تاقیکردنەوەیەکی کا تێ ببڕن بۆ ئەوەی دوایی بێنەوە بۆ بەهشت ئەگەر لەسەر ئەو بەرنمەیە بڕۆن کە من بۆتان دانێ ئەوان تەوبەیان کرد باوکو دایکمان الحەمدللا تەوبەیان کرد لە گوناحەکەیان گوناحەکەش چی بوو برا بە ڕێزەکان بە خۆتان نەزانن مەخۆ خواردیان هەرەوەندە هیچی تر نەبوو ئەو بەهشتە بەرفراوانە تۆ تەماشایکە پڕە لە خواردن پڕە لە خواردنەوە پڕە لە هەتا هەتایی ئا لەو دارە مەخۆ شەیتان لەو لاوە دێل لە ڕق و قینە پێیان ئەڵێزانن بۆ خۆی پێوتون بەخۆن ئەگەر لەوە بخۆن هەتا هەتاییە بن بە خۆشیان نەزانن هەتا هەتایین بەس خوای تبارە تعالی سبحان الله بۆ حکمتێک ئەوە لە بیری ئادەم ئەباتەوە فەرمێ ئادەم لە بیری چۆ بخۆ ئادەم خواردی و حەوا خواردی و تەواو عیسیانیان کرد وەرن بۆ خوارەوە هاتنە ئەم سەر زەمینە اینجا ئێوە براکارم لەگەڵم وەرن تەماشاکەن خوای جل لەوعلا کەس بینیوێتی لە ئێمە نەوەڵە لەم کەونە گەورەی خوایە بێت چ قیمەتێکی هەبێت ئێوە تەماشاکەن بیرکەنەوە ئەم زمینەی کە ئێمە ئێستا لە سەری ئەژین کە بە ئاسمانی خواوە یەت دەبێت بە قەدەر یەک میکرۆ بە بچکۆلەیە لەو زمینە دێت و دەڕوە مجموعەیە خەڵکی بەسەرەوەیە ئەو مجموعە خەڵکە کێن من و تۆی کەچی تازە بە تازە لەسەر ماڵ و مڵک شەڕەکەین لەسەر دینار و درهەم شەڕەکەین لەسەر تەکەبور شەڕەکەین کە کاتی خۆی ئیبلیس شەڕی لەسەر کرد و لوتیشکە هەر کەسێ تەکەبورکاوەکو شەیتانی لێ ها ئەگەدار بن برا بەڕێزەکانم لە باوکە ئادەم و هەتا ئێستا چەند کەس لە ژێر زەمینایە ئێستا چەند کەس لە ناو قەبرایە ملیارەها نەفس ئەوە تا لە ژێر قەبرایە ملیارەها ملیار هەمووی چاوەڕێ ڕۆژی قیامەتەکە بەڵام چۆن چاوەڕوانێک وا نەزانن کە چوینە ناو قەبر تەواو ڕزگارمان بوو زۆر کە زەڵێ خۆزگە بمرد مایسراحەتم کردای قڕ بەسەر والله ئەمری حساب دەست پێەکە ئیسراحەت نییە ئللا بە یەک شت ئیسراحەتێ بە یەک شت ئابە و قورآانە ئابە و ئیسلامە ئابە و تەقوایە ئابە و ئیمانە و هیچ چیتر هەمووی ضلالەت و گومڕاییە هەر ڕێبازێکی تری لە مل نابێت ئەبێ بە تەوق خنکێنێ لە ناو قبرەکە با پێت بڵێم ئەمە میراتی کەسانێکە بۆ ئێمە ماوەتەوە هی ئێمەشە بێ میرات بۆ کەسانێکی کە هی تۆ نییە تۆ بە میرات بۆت ماوەتەوە ئەی میراتگری ئەسڵی لە کۆتایە کێیە وەللهی میرات و سەماواتی وەلاو هی تۆ نییە چیان بۆ دروست کردین کورد و عەرب و ئینگلیز و فارس و تورک چیان بۆ دروست کردین سنوور و ئەملا و ئەولا ئەولا چیان بۆ دروست کردین تێکبەردان بەبێ ئەوەی ئاگات لە خوا بێ بەبێ ئاگات لە پێغەمبەر بێ ساسم بەبێ ئەوەی ئاگات لە شەرعەکەت بێ اینجا یەت دیفاعی لەیەکە ئەو دیفاع لەوەکە و دیفاع لەوەکە و دیفاع لەوەکە ئەو بە سەربەرزیە زانێ ئەو بە شەهادەتێ زانێ کاتی خۆی حیزبەکان بە هەموو شێوازێک لە شەست و حەفتاکانە بە یەساریەکان و هەموو بەشەکانیەوە بە دیموکراتەکان و هەموو بەشەکانیەوە هەر کەس کەسێکی لێ بکوژرایە و شەید مامۆستایەکی هەنیوتی وڵای ئێستا زانیم جەهەنەم بۆ بەدارە شوەدا شیوعی بێ و شەهید بێ کەس قوبوڵیەکە ئەڵێ خوا نییە پێڵە شەهید فڵان کەس پێغەمەری خوا چی فەرمو عليه الصلاة والسلام من قاتل لتكون كلمة الله هي العليا فهو في سبيل الله شەهید بەس ئەو کەسەی خوا سەرخان هەمووی ضلالەتە هەمووی گومڕاییە نازانن بۆ خۆتان و قەزێ نازانن بۆ بماخڵەتێنن بۆ خوێنمان بڕێژن بە ناحەق کەس لە پێناوی خوا هەستاوە بڵێ بەس خوا ئللاوە کە خوا خۆی زانێ لە علمی غیبی خۆیان زانێ کێ بۆ خواستاوە بەس خوا بەس خوا ئەمڕۆ بەس خوا باز ناکرێ براکانم ئەوەی خوا باس کا پێڵێن متەخەلیف و ڕەجعی و کۆنەپەرست و بێ ئاگا و جاهیل و نەزان و نەفام ئەم ڕەوایە جا پێغەمەری خۆشەویستمان سەل الله عليه وآله وسلم فەرمووی ئەو هانێراوم ئەها سەیریکەن ئەو پەنجەی ئێرە لەگەڵ ئەو پەنجەی ئێرە بیگرە بەیەک چەندێکی ئەمێنێت چەندێک چەندێکی ئەمێنێت ئەو تۆزقاڵ ئەو نەمان ماوە لە دنیا ئەوە لە زمانی پێغەمەرەوە سەڵ سەل ئەی ئێستا خوازانە چەندێکی ماوە کەم کەواتە تۆ بیر لە مەریخ مەکەرەوە لەوێ ژیان عرز بکڕی لە مەریخ جەما لێبێ دەڵێ وڵا با بستا عرزێکیش مەبێ لە مەریخ بە عرز تێر ناخواڵە با لە مەریخی شەم بێت بەڵێ براکان دوایی کە ئادەم و حەوا هاتوونەتە سەر ئەو زەویە ئیبلیز هاتووە فەرمێ بعضکم لبعض عدو پێی وتین یەکسەر وتی دوژمنایەتی هەیە ئاگادار بە ئەشتەوێ بگەڕێیتەوە بۆ بەهشت فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون ها بەچی ڕزگارمان بوو بەچی دڵتەنگ نابی بەچی خەم ناخۆی خەم خۆر نیت و ناڕەحەت نابی بەچی بس بە شوێن کەوتنی ئەو هیدایەتی خۆی تعالی فمن تبع هدايا تبع يعني چی جالێرە ئەمە ئێستا بێمەوە ناو مۆزوعەکە ئەمە بێمەوە ناو مۆزوعی مخالفاتی دین تبع يعني چی برا بەڕێزەکانم یانی شوێنیکەوە لە ڕێگە پەکت دەکەوێت سیارەکەت یاخود نازانی جێگەیەک بە کابراایك چی سایق دەڵی دەڵی کاکە ئەرێ فلانکەس فلان شوێن لە کوێ نا ئەڵە شوێنم کەوە ئیترە بێ شوێنی کەوی یان نا ئەگەر لادەی لەولا لەولا چیت لێە شوێنەکە بز نەکەی تەواو ئەبێ شوێن ئەو شخصە بکەی شوێنم کەوە قورآانی ژەفەرمی هەر کە شوێن هیدایەتەکەی من بکەوێ بە هیچ شێوەیەک ئەو کەسە تووشی چی نابێ تووشی غەم و پەژارە نابێ تووشی خەم و خەفەت نابێ بە پێچەوانەوە توش دەبێ وەکو ئەمڕۆ هەمووی خەم و خەفەتی هەیەیان نا کێتان هەیە خەم و خەفەتی نەبێ خەم و خەفەتەکانیش هەمووی لە کوێوەیە هەمووی لە شوێن نەکەوتنی دینەوە سەری هەڵاوە بگەڕێنەوە ئیلا وایە ئەگەر هەموومان شوێن دین بکەوین خەم و خەفەتی پارەت هەیە بەڵێ بۆچی ئەو ئەو مشکی لێ سەری هەڵداوە چونکە دز هەیە ئەم ئەی چارەسەرەکەی چیە دەستی نابڕێ پارەکە دەخورێ بەڵێ کێ خوا کەسانێک ئەو کەسانە کێن محاسبە ناکرێن بۆچی چونکە مەسئولەتی دین نەماوە بە پاک بڵێ پاک بە دز بڵێ دز وایە یان نا کێشەکە هەمووی لێەوەیە شەرەف و ناموسە شەرەف و ناموسەکەت بۆچی وای لێ هاتووە چونکە غیرەت و شەرەف و ناموس لە دینە ئێستا یا نەماوە یا کزە لەبەرەوە کچەکەت بەخسەت ناکە ژنەکەت بە قسەت ناکا هەمووی بێ بە خەم و خەفەت بۆ دڵەکەت بە دینی خوا ناڕوە وڵاتت داگیر دەکرێ لە لایەنی ئەوروپا و ئەمریکاوە نایڵن تۆ نەوتەکەت بڕوە ئەخر تۆ سەربەرز بە بە ئیسلام ئەمریکا چییە والله خوا لە قورآانی پیرۆز ئافەرمێ دەڵێ زۆر ترسنۆکن ئەوانە یەهود زۆر ترسنۆکە ها بەس تۆ جورئەتی ئیمانت هەبێ دەڵێ لا یقاتیلونەکم ئیلا فی قڕەن محەسەنە دینمان بەجێهێشت ئەجینا والله یهود و نصارا ئەو نین بەسەر ئێمەیان سەرکەون والله بزانە پێغەمەری خۆشەوی صلی الله علیه و وسلم سێ گرۆی یهود لە ناو مدینە بوو لە دوای تاقیانمان ئەزانی لە دوای شەڕی بەدرچیان بە پێغەمەر صلی الله علیه وسلم یهودەکان وتیان محەممەد لەگەڵ چێ شەڕی کردووە لەگەڵ لەگەڵ قڕیشیەکانەوەە کەی شەڕەزان بابێ لەگەڵ ئێمە شەڕکە ئێمە خاوەنی جەسارەت و شەهامەت و هەر بەزانین و وەختێکم زانی لە کۆتاییە هەمویان پێسرانەوە فرەدران لە مدینە ئەو ئەو یەهودە بوو بەنی قڕێزە چی لێ کرا چی بگرێنەوە بۆ سیرە بزانن پێغەمبەر چۆن هەڵی تەکانن بەنی قڕێزەی چۆن هەڵتەکان حتا لە شەڕی خەندەقا بوو کاتێک خیانەتیان کرد لەگەڵ ده هزار کەسی ئەحزابە هاتن یارمەتی بن یارمەتی کافرەکان بن بۆ لە ناوبردننی پێغەمە ساوسانم کە سێ هزار کەس بوو کاتێک کە خوا بە ڕەشەبا و بە مەلایکە کافری هەموو فڕەیە دوایی پێغەمبەر صلی الله علیه و لەگەڵ صحابە هاتنەوە بچن بۆ مدینە استراحت کەن جبرائیل بە خۆی و ئەسبەکەی و دیتی استراحتی چیەکەن بڕۆن بۆ لای بەنی قڕێزا لە ناویان بەرن ئەوانە خیانەتیان کرد ئەوە بوو بنە بڕی کردن بە ئوسلوبێک ئەگەر تەماشایکەی ئەمڕۆ بە هەموو مقایسی ئەوروپا و ئەمریکا آخر شەڕی ئەوەیە لەگەڵمانەکە نەزانم چی لێکردن پێغەمبەر صلی الله عليه وسلم فەرمووی کامەی باڵغە سەری بڕە سەری بڕە ئەی پێغەمەری خۆشەویست صلی الله علیه و لە بەدرە حەفتا کافری قڕیشی نەتۆپان بەو شمشێرە شمشێرەکان یەکرد بە کوێە خوا فەرمێ لە قورآانە فەضربوو فوق الأعناق واضربوا منهم كل بنان دەڵێ لە گردنیان بن لەسەر پەنجەکانیان بۆی بۆ نەتوانن شمشێرەکان هەڵگرن ئەوە دینی خوایە ئەوان لەو ئازایەتی و جورئەتەیا بوون پێغەمبەر نەبە صلی الله علیه و هەتا هەموو جزیرەت العربی گرت دوای ئەبو بەکر و عمر و عثمان لەسەر ئەوە ڕۆیشتن لەگەڵ علی ڕزای خۆیان لێبێ چوار خەلیفەکە دنیایان گرت هەمووتان تاریختان نەخوێندووە باشە یعنی فرس و ڕۆم ئازایەتیان تیا نەبوو سیلاحیان نەبوو قوت و عدد و چەنەها هزار هزار هزار سە هزار کەس نەبوون لە بەرامبەر کەسانێکی کەم چیان لێ بەسەرات تەنانەت پێغەمەری فەرموو صلی الله عليه وسلم والله خوای گەورە منی بەوە سەر نەخست و عددم زۆر بێ قوتم زۆر بێ بۆی مسلمان ئاگادار بێ نەڵێ وڵام بە عددە نا ومن نصر إلا خەلەلەکە لە ئێمەیە بۆیە سەر ناکەوین لە ئێمەی مسلمانە بۆیە سەر ناکەوین تەنا تۆ بڵێ یا ئەڵڵا بە پشتیوانی تۆ بزانم یەک مانگ دژمن لێ دەترسێ یەک دوورە مانگ دژمن لە تۆ ترسێ جابرا بە ڕێزەکانم با لەسەرەوە بیرکەینەوە لەسەرەوە نین لە تەسکایەتی ژوورێکە یاخود مەقڕێکە یاخود سەرجادەیەکە یا مزاهرێکە بیر لە قەزێکە بکەین و نا شتەکە زۆر لەوە گەورەترا عبدایەتێ بۆ خوا جا لەبەرە برا بەڕێزەکانم ئەم شوێن کەوتنەی کە پێغەمەر باسی کردووە سەل الله وسلم لە حەدیسەکە لە قورآانیشە کە خوا باسی کردو هەروە لە سوورەتی تەهاش خوای تعالی هەر باسیکاتەوە فەرمێ بڕۆنە خوارەوە هەر کەس شوێن ئەو ڕێبازەی من کەوێت لەوێڵێ لا یضل ولا یشقا لا یضل ولا یشقا تووشی ضلالەت و شقاوت نابێت ئەگەر شوێن نەکەوی توشی ضلالەت و شەقاوە دەبی جا کەیفی خۆتان هەر کەس چی ئەگرێ بیگرێ مشکلە نییە ئەها تەماشاکەم براکەم بڕۆ زینا بکە ملیۆنێ زینا بکە دزی بکە پیاو کوشتن بکە عرز بگرە ببە بافیر عون و دنیاش بگرە نەتیجەگەت بۆ کوێیە برا بەڕێزەکانم مسلمانانی عزیز نەتیجەگەت بۆ قەبرە هەمووی بەجێ هێڵی کەم تەڕەک و من جەناتی وعیون هەمووی بەجێ هێڵی نە دەفتەرە دۆلارەکەت دێ نە دەسە و دایرەکەت دێ نە سەرۆت و سامانەکەت نە عیزەتەکەت نە تاجەکەت نە کورسیەکەت نە نە هەتا دوایی هیچ لەگەڵت نایە جا بەمە بیر لەوە بکەینەوە بۆ خوا خۆمان یەکلا بکەینەوە بۆ خوا ببە بە پیاوی خوا مەبە بە پیاوی کەس ئەی بە ئێمە ببین بە پیاوی خەڵک خەڵکمانێنێ بمان بە بەس بەڵام چ خەڵکێک چ خەڵکێک ئاور لە خوا نایەنەوە ئاور لە پێغەمەر نایەنەوە سەلاسان جا لە عقیدەکەدا بێ لە عیبادەتەکەدا بێ لە ئەخلاق و سلوکەکەتا بێ ئەو مخالفانە هەمووی ئەبێتە مای غەم و پەژارە و ضلال و گمڕایی سەیری گەنجی مسلمانی ئەمڕۆما بکەن تخوا کوێیان لە مسلمانە چێ تخوا جاران ئێمە هەڵەسای لە خەو ئەگەر لە دەرگایان باە ئەدیتی خرە بە سەرم شانەکەم خێرە ڕێکی کەمەوە ئێستا سەری کوڕەکان و مناڵەکانمان ئەڵی سەری شەیتانە هەمووی ئەچێ بۆ ئەولا بۆ ئەولا ئەڵی تازە لە خەوەستا ئەمە بە جوانی ەزانێت خواوە نەگوەتی نیە ومەتی تێکەوتووە خواوە سەر و پۆتەڵاکەوە قژ و پرچە هەیەتی جێڵی لێ بۆ ئەمری لێ بۆ زەی فلانی لێ بۆ فلانی لێ بۆ دەی خۆی وەکو بەخۆی وەکو چی لێ بکە وەکو ئەو یەهود و نەسەرانەی کە تۆ لە ناو سوورەتەکەیە ئەها ڕاوستاوە من من زۆر خەفەتە خۆم بەڕاستی بۆ نوێشکۆنانی کە لە دوامانەوەن جلوبەرگەکانیان ئەوروپی و مەریکیە پشتیقیان هەمووی بەدەرەوەیە نوێژەکەیان بەتاڵە بێتەوە ها نەتەوە ما لە قورآانە بەو شێوازی تۆ دیفاعی لەکە گەر لەسەر کوفر و ضلالەتیش بوو ئەمڕۆ جۆمان لەیە جوولەکەکان لە جوولەکە ئەوانەی کە کورد بوون کاتی خۆی ڕۆیشتون لەواڵێ ئەگەرچی ئێمە دینیشمانی اختلافی هەیە لەگەڵ مسلمانانی کوردستانە بەڵام ئێمە یەک نەتەوەی نەتەوەی کوردین ها نەتەوایەتی ئیشی ئێمە لە قورآن بە نەتەوایەتی ئەڕوا گەر نەتەوەکەت یەزیدی بوو لەو ئایەتە قورئانیە خوای تەعالی ئەڵێت ئیمانی نییە کەسێک بە هیچ شێوەیەک کەسێکی خۆش بێ ئەگەر بڕوادار نەبێ ئەگەر ئیماندار نەبێ ئەگەر باوکو و کوڕ و برا و عەشرەتیشی بێت والله ئیمانی نیە سەد هزار نوێش بکە ئیتر بۆ خۆتان خۆتان حسابی خۆتان بکەن ها ئەمەش لە هەموو شوێنێکم قسەیە نابیستی بابزانانی لە هەموو شوێنێک ئەو قسەیە نابیستی ئەمڕۆ تەنانەت مامۆسایانی ئاینیش بەیان ناوەتەوە بە هەموو شێوازەکان بۆ ڕازیکردنی خەڵک نەک ڕازیکردنی خوا مامۆستا فتوایەک لە جەنابەت بۆ باشە بڕۆ خوشتی بەڕێزم بڕۆ چیەکەی بیکە بەرەڵامە بۆ خۆ دیش مشی لە نییە بەس دادەم لە ڕازی بێ ها دادە جوێنم پێ نەیە برای بەڕێزم ئێ وڵا هاتووە فتوایەکی مامۆستا بەخوا من ئاها ئاها ڕیباکە بڕۆ کوڕ ڕیباشم بڕۆ زۆرە تۆ زەروری دەبڕۆ ڕیباکەم خۆ عافێتێ بێ باوکی باوە هەی قوڕ بەسەر بە مامۆستایانی بە ناو ئاینی ئەجا هەی قوڕ بەسەر بۆ ئەو خەڵکە کە گوێیان لێگرێت براکانم دین وازحە دین شاراوە نییە دین قورآانە ئەوە تا ئەو قورآان دەبی خوێندنەوە دین حەلیسی ڕسول الله صلی الله وسلم دەبی خوێندنەوە ئەجا ئەم گۆڕانکاریانە هەموو پێغەمەرێک لە کاتی خۆی ئەوها تۆ باسی کردو جایسە باشتێکی زۆر زۆر دقیقتان بۆ باس کرد بە هەمووتان ئەڵێم ئێستا خوا پێغەمەرێک بنێرێ ئێستا ئێستا پێغەمەرەکە بڵێ خەڵکی نا بە شوێنی من کەون هەموو حیزبەکەتان زەلالەتە هەموو کۆبوونەوەکانتان هەموو کۆڕ و پێڕ و هەموو کۆمەڵەکانتان هەر هەمووی زەلالەتە بەزە بێ شوێن من کەون چی پێ ئەڵێن کاکە خەڵک چی بەو کەساڵێ هەمووی پێناڵێ شێتە ئەوە هەڵێ بەخوا کابراایکی شێتەوە ئێستش محەممەد مردووە سەلاسم بۆیە تۆ واڵی بەڵام وەرە وا خوا پێغەمەرێک بنێرێ و بەرنمەیەکی نوێ بنێرێ و بڵێ ئەبێ ئللا شوێن من کەون نابێ شوێن هیچ کەسێکی کە بکەون تۆ چی لەکەیت ها بێنەرە وجود کاکە بێنەرە بیری خۆت ئێستا بێنە بیری خۆت بڵێ نابێ پێغەمبەرانی پێشوو شریعەتەکە نەسخ بووە ها بڵێ پێغەمبەر محەممەدیش شریعەکەی نەسخ بووەتەوە بێ شوێن من کەون تۆ چی لەکەیت بڵ یەکەی ماڵ و مناڵەکەی خۆمانە لەوە زیاترمان بەدەستەوە نییە بەڕاستەکەی مەگەر بەس بگەێنی مەسئولەتی ئێمە بۆ مزگەوتە با شیرکی تیا نەکرێت با بیدعی تیا نەکرێت با مەعسەی تیا نەکرێت شیرک چییە؟ هاوبەشی پەیداکردن بۆ خوا تۆ خوا پەرستی بەڵێ ڕاست دەکەیت دەڵێ یا الله ڕحمن پێ بکەیت بەڵام بڵێ یا ڕسول الله ڕحمن پێ بکەیت ئەوە شیرکەکەی یا الله ڕحمن پێ بکەیت یا عبدالقادر ڕحمن پێ بکەیت ئەو شیرکەکەیە والله وەک ئەبو جەهل وای وا بڵێ ئەو شیرکەکەیت لە مزگەوتەکان دەوتریان نە پاشە دەڵێ یا ئەڵڵا تۆ ڕاست دەکەیت وەڵا یاسا دانەرەکان ئێوەش ڕاست دەکەن بە یاسایەوە دەڕۆم بەرەو دەچی بۆ محکەمە دەڵێ خی تعالا دەڵێ دەبێ وابێ وابێ وابێ ئەوش دەڵێ نا نابێ وابێ بێ بە قسەی ئێمە بێ دەڵێ ڕاست دەکەیت تۆش ڕاست دەکەیت ها دەڵێ یاسا و شریعەت و یاسا ها شریعەت و یا کردت بە شەریک یان نا خوا دەڵێ جل وعلا ئەگەر کافر بوو ئەو کافرە نابێت بێنێتەوە لەسەر چکە ئەرزی منە ئاسمانی منە خۆم بارانە بارێنم خۆم ئەر سەوزەکەم نابێ ئەو بەشەرە لێ بخوا دەبێ بڕوا دەبێت سوڵتەی مسلمان ئەو کەسە نەهێڵێ إلا گەر یهود بوو یا نەسرانی بوو بە زەلیلێ بێ جزیە بە حتى يعطوا الجزية عن يد وهم صاغرون ئەو قورانە فەرمی دەڵێ یهود و نەسارا مشریکن پیسن بەڵام لە هەمان کاتە ڕێگەیان ئەدرێتە کە ئەگەر جزیە بن سەرانە بن بە سەلیلیش نابێ خۆیان دەرخەن ئەو شەرعی خۆ ئەم ڕواە ئەمڕۆ یهود و نەسارا لە ئێمە گەورە ترکاکە ئێمە هزەلیلین ئەوان ئێمە ساغ ئێمە جزیەکاین ئەوان وەریەگرن ئەوان سەرکردن وایە یانە ئەوە شیرک ئەوە شرک ولا يشرك في حكمه أحدا لە سورەتی کەهف ولا يشرك لە ڕیواتێک ولا تشرك في حكمه أحدا شەریک پامەکە لە حکم ڕانی خۆی تعالی پیا کراوەیان نا لە بابزانین ئێمە چی هەر دەڵێ لە سەتانەوە و هەشتی ئەهلی کوردستان یان عالم یان چی یان چی یان چی بۆ مسلمانە مسلمان و گەسێ بەس بڵێ خوا هیچی تر ئەو مسلمانە کە وتت خوا و پێغەمبەر کە وتت خوا و فلانە کەس کە وتت ڕێبازی خوا و ڕێبازی فلانە کەس یعنی شەریکت پیا کرد چ جای ئەو ڕۆخوا هەر ناخوێنرێتەوە بەس ڕێبازی فلان کەس دەخوێنرێتەوە ئەوە شیرک دێنە سەر چی بدعە بدعە یعنی داهێنرا داهێنراو لە دینە تۆ شریعەتێکی خاوێن و باوێنت بۆ هاتووە ئەوە نوێژەکەت ئەوە ڕۆژوەکەت ئەوە زکاتەکەت ئەوە حەجەکەت ئەوە عیباەتەکەت بەس لەسەری بڕۆ لە قورآان و حەدیث هەموو شتەکان هاتووە لەسەری ئەڕۆی تەواو مەڵێ باو باپیران وایە گرت باشە ئەم هەموو مامۆستایە ئەم هەموو فلانە ئەم هەموو ویسارە باسی ئەو بۆ مەکە وەرەوە سەر قورآن و حەدیث بۆ خۆت تەماشای کەم سەنی مەحەکە مامۆستای ئاینی بکێشە ئەمڕۆ وەرە تۆ مامۆستای ئاینی بکێشە بەچی بکێشە بۆ قورآن و حەدیث بڵێ مامۆستا شەرم ناکەوە دا قورآنەکە واڵێ تۆ بۆ لایەی مامۆستا حەدیثەکەی بخاری مسلم واڵێ تۆ بۆ لایەی تۆ سەرکردەی منی دەو کاتە تۆ پێشەوە کاتە تۆ پێشەوای منی من بە تۆ ڕازیم کە قورآن و حەدیسم پێ بڵێ کە من هەجی خۆم پێ بڵێ کە لە بەرچی خۆت دەرت هێنا نامەوێ ئەوها بن بەو شێوازە ئەو کاتە حەق لای کێ بوو تۆ شوێنێکەوی هەر کەسێک خاوەنی حەق بوو ئەو ئەو داوایەکە تۆ شوێنێکەوی برا بەڕێزەکە ئەو بدعەیە زۆر پیسە بڕۆ بەلای ئەهلی علم ئەو کتێبێک کە تەماشاکە و سەتەها کتێبی تریشەیە ئیمامی ئاجوڕی ڕحمەتی خوای لەبێ ناوی محەممەدی کوڕی حوسینە کتابێکی هەیە بە ناوی ئەشریعە لە با بەتی ئەخیری کتابەکەی ماقبلی ئەخیر کتابێکی هەیە بابی جران ئەهل البدع دەڵێ هەجریکە ئەهلی بیدا حەجرکە وازی لەبێنە سەلامی لێ مەکە نوێژی لە دواوە مەکە قسەی لەگەڵ مەکە تیجارەتی لەگەڵ مەکە مناقەشەی لەگەڵ مەکە مادام هاتۆ دینی تازەی بۆ تۆ داناوە ئاخر ئەو دینە تازەیە کە دروست دەبێ عالم لەسەری ئەڕوا دوایی کەوا هەڵە گیرێتەوە بە تۆڵم ئەڵم کاکەەوە بیدعەیە تۆڵی بابەوە چیەوە سنتت لابرد سنت بووە بە بیدعە و بیدعە بووە بە سنت لەبەرەوەی ناچین خوێنینەوە دەڵێ بێ وابی دوایی دێنە سەر مەعسیەکان بەشی سێمی گوناحەکان مەعسیەکانە لە مەعسیەکانە تەماشا دەکەی هەمووتان دەزانن فیترەش دەزانێت زینا شتێکی پیسە فیترەش دەزانێت دزی پیسە فیترەش دەزانێت کوشتن و قەتلی ناحەق دروست نییە فیتنەش فیترەش دەزانێت کە غیبەت و نەمیمە شتێکی پیسە هەمووتان نازانن ئەگەر قورآانیش نیە هەمووتان دەزانن یەکی باسی تۆ کە شتێکی خراپە بەخراپە کە باسی تۆکە بەخراپە پێت خۆشە کەسێ پێی خۆش بێ ئەمانە مەعاسین مانە کە بائرن میان کرد جا لە ضمنی ئەو مخالفەتانە مخالفاتی دین بە ناوی عیبادەتەوە کە باسمان کرد وتمان دێنەوە سەر ڕۆژوەکەمان لێک لەو مخالفەتانە کابرا مەسەن بۆ نمونە تەمەشاکەی لە ڕۆژی ڕەمەزانە ئافرەت لە ناو مەطبخ چێژ لێنێ خواردن حازرەکە وا فێرکراوە نابێت دەمی تەنانەت ئاویش لە دەمی ڕابە چ جای تامی خواردنەکەی بکە ئێمە وتمانەوە گەر دەستنوێژت گرد ئاو لە دەمە ڕانەی لە لای زۆر لە علەمایان دەستنوێژەکەت بەتاڵە چکە واجب ئاو لە دەمە ڕایی لە دەستنوێژە سیواک لە دەمدان باسمان کردەمووی بڵێ نابێت سیواک بەکاربێنی مخالفێ بڵێ بەکاری بێنە ئاو لە دەمت ڕادە تا دەمت خاوێن بێ ئەو بۆنەی دەم کرد پێغەمەرە فەرمی صلی الله وسلم خەلوفی فەمی صاحب لە لای خوا لە ڕۆژی قیامەت لە میسک خۆشترە ئەو لە ڕۆژی قیامەتە لە ڕۆژی قیامەتە لە لای ئێمە نییە دەم خاوێن بە دەم پاک بە بۆیە ئەو ئافرەتە ناتوانێت تام بکە بۆیە لێرە پێڵێڵێ ڕۆتامی خواردنەکەت بکە بزانە سوێرە شیرینە تاڵە تفتە بەس قوتی مێ دوای تفیکەر و تاڵ هیچ بشکی لە نەما ئەوەی چێکە لەو مخالەفەتانی کافرەتەکان ناڕەحەتە بێت لە تامکردنی چێشتەکە لە دوایی شەو پیاوەکەی هەزا قسەی پێڵەوە بۆ سوێرە بۆ تاڵە بۆ ترسە بۆ تفتە بۆ وایە بۆ وایە بشیلەکە لەوە دروست بووە دەڵێ یەکیتر لەوانە لەو مخالەفەتانەکەەوە ئێستا بەسەریا ڕوین ئافرەتانێکەوە لە نیفاسان پێشەوەی کەوە چل هەمین ڕۆژ بێ پاک دەبنەوە ناچێ خۆی بشوە ئەمە زۆر مهمە ها زۆر کە زاگای لە منی لە ئافرەتان لە لای ئێمە لە وڵاتی ئێمە لە کوردستان ئێمە دەڵێت چلم نەچوە ئێشتا وا دەزانێ ئەبێت چل ڕۆژ ئللا بڕوا اینجا دەبێ خۆی بشوە ئەمە وان نییە بەو شێوازە بەڵکو لەمایانە فەرمونون ئەگەر ئەو ئافرەتە تەنانەت دە ڕۆژیشی بەسەرات خاوێن بووەوە لە خوێنی نیفاس ئەبێ خۆی بشوە و نوێژی لەسەر واجبە ڕۆژووی لەسەر واجبە پیاوی توانێ بچێتە لای لا حافدی ئەو نا پاک دەبێتەوە دەڕوا دەڕوا دەڕوا دەڕوا حتا چلینە دەڵە چلم نەچێشتا ئەمە یەکێکە لە گەورەتری غەڵەتەکان غەڵەتێکی کە بەدوای ئەوە دێ کە چلەی دێ پاک نابێتەوە دەڵێ چی نەجارێ با بڕە مامۆستایان هەندێک لە مەزاهیبەکان وەلو ئیمامی شافعی خۆی وا ناڵێ بەس لە مەزەبی شافعی دەڵێ تا شەست ڕۆژ دەبێ ئافرەت چی بکە دەبێ ڕاوەستێتەوە گەر خوێنی هەبوو دەبێ ڕاوەستێت تا شەست ڕۆژ ئەمە تا لەوانەیە بیست بێ بۆ خۆی شەست ڕۆژ نییە براکە بۆ خۆی چل ڕۆژە کەواتە با تەماشاکەین ئەگەر ئافرەتێک مناڵی بوو پێش چل ڕۆژ پاک بۆەوە با خۆی بشوات و نوێشکات و بە ڕۆژوو بێت و پیاوێچێتە لای ئەگەر پاک نەبەوە هەر ڕۆی هەر ڕۆی هەر ڕۆی هەتا چل ڕۆژ هەر ڕۆی لە چل ڕۆژیش هەر تێپەڕی کرد با لە چل ڕۆژەکە قەتعیکا خۆی بشوە با خوێنیش بێت خوێن ئەو خوێنە خوێنی نیفاز نییە لە ماڵە خوێنی ئیسیحاڵی چکە سێ خوێنمانەیە خوێنی حەیڵ خوێنی ئیستیحاضە خوێنی نیفاس ئەو خوێنەکانی ئافرەتە کە ئێستا والله زۆربەی ژنە مەلایانی ژاگایان لەو قەزەیە نییە والله چەنەها ژنە مەلا چەنەها مەلا پرسیاریان کردو رێگاکە ئەو خوێنانە چۆن و چۆن نیە ئەو مەلاشە لەناو خەڵکایە چجا بێ ئەو خەڵکە قوڕبەسەرا بێ چۆن بێت یان چەنەها پرسیارمان لێ دەکرێت مامۆستا من خاوێن بوومەوە دوای تێکەوتمەوە خاوێن بوومەوە خوشکم خاوێن نەبوویتەوە ئەتۆ خاوێن بوونەوە بەچی دەزانی خاوێن بوونەوە لا حیافی دین ئەوەیە هەمووتان بە خێزان و خوشکتان بڵێن بە کچتان بڵێن دەبێ وەک ئاوی بەلوعە لە فەرجی بێتە دەرەوە پاک بەلۆکەیەک بخاتە گیانی بێتە دەرەوە لێڵایی و گۆرایی و قاوەیاتی هیچ پێوە نەک خوێن خوێنەوە لاچێت تەواو زەردایی پێوە مێنەجارە نابێ خۆی بشوە لەبەرەوە بێ ئەحکامەکانی حەیض و نیفاس و ئەو بابەتانە ضرورە زۆر بۆ خوشک و دایک و متعلقاتمان بێ پێیان ڕابگەێنن ئەوە تاسی لە ڕۆژوەکەشەکە بە ڕۆژوو نابێ بە ڕۆژوە بێ بە غەڵەت هەیە لە عادای بە ڕۆژوو بووە هێشتا پاک نەبەتەوە بە ڕۆژووە جا بۆ یاڵێ ئەگەر کە ئافرەتەکە لە نیفاسا بوو لێگەڕێ تا پاکە بێتەوە پاک بۆ لە کەی پاک بۆ با خۆی بشوە ئیتر بە دە ڕۆژ بوو بە پانزە ڕۆژ بوو بە بیست بوو بە سی بوو بە چل بوو بەڵام لە چل لایە هەر پاک نەبوو چییەکە خۆی شوات و تەوا باقیەکەی تری استحاڵەیە ولما فرمون با سری خوێنەکەش کا لە دوای چل ئەگەر هات و خوێنی حیض بوو چکە خوێنی حیض دیارە ئەڵێ ئەسوەدون یعرف خوێنێکی ڕەشی بۆگەنە لەگەڵ خوێنی استحاضە فەقیە سە تۆ پەنجەت ببڕە خوێنێکی ئاڵی لێدێ بۆگەنی نییە بەس خوێنی عادە بۆگەنە ئافرەتەکە دەیناسێ ئەمە تا چەنی لەسەر بڕۆین هەرکەمە چونکە پەیوەستە بە عیبادەتی ئافرەتان پەیوەستە بە تۆی پیاویشەوە ها چونکە نازانێت چیتە لا خێزان لە عادایە گات لێ نیە وەلو شاڵە بە نەزانی خی تەبار تعالی لێمان ناگرێ بەڵام دەبێ بزانی ئەو ڕۆژی نەزانی نەماوە ڕۆژی عیلمە هەیە پاگە بێتەوە پێش بەیانی بە دەقیقەیەک لە عادایە بانگی بەیانیەیە پاک بۆتەوە بەس خۆی نەشۆردووە ئەو ڕۆژە ناگرێت لەوڵا فریا خۆشۆردن دەکوت ئەوە غڵەتە خۆشۆردن علاقەی بە ڕۆژوە نیە ئاگادار بەها یعنی ئێستا تۆ گەر هات و شەو ئیشی شەرعی لەگەڵ خێزانت کرد بەڵام خەو لێکەوتە وەختێکت زانی نیو سعاتە بانگی یاوە بانگی بەیانی تۆێ بڵێ وڵا مادام جەنابەتم لەسرە ڕۆژەکەم بەتاڵ بوو نا پەیوەندی بەەوە نییە هەستە خۆت بشۆ پێغەمە سڵ سەلم عیشا فەرمێ ئەکەوتە جەنابەتەوە لە دوای نوێژ لە دوای بانگ لە دوای بانگ بڵێن لە دوای بانگ خۆیشە دوای چ بۆ مزگە ئافرەتیش جاری وایە پاگە بێتەوە بە لە حزەیەک پاگە بێتەوە پێش بانگی بەیانی کە باگ بەوە تەواو ئەبێ بە ڕۆژوو بێ ڕۆژە لەسەرێتی ئەو ڕۆژەی لەسرە دەبێ خۆی پشووا لە دواییدا زۆر کەس ئیهمالی ئەو مەوزوعاکە یەکێکیکە لەو مخالفەتانە بەس بەنیسبەت هەر ئافرەتانەوە زۆر زەرورە باسەکەمان ئەمڕۆ چڕەکەن و لە ئافرەتان چونیان بۆ نوێژی تەراویح بەڵام بە چ چوونێک بە خۆتان نەزانن مۆدێلەکەیە بۆن لە خۆت بە ئاڵاواڵە جلی ئەوروپی بە پانتۆڵ یاڵە بڕۆ ئەچێ بۆ کێ ئەچێ بۆ عیبادەتی خوا پێغەمەری خوا فەرمی عليه سڵات وسلام ئافرەتێگاتە خزمەتی لە حەدیثێکی صحی مام احمد بۆمان ڕیواتەکە فەرمی حەزەکەم لەگەڵ تۆ نوێشکەم ئەی پێغەمەری خوا سەڵاسم لە مزگەوتەکەت جا ئاگادار بن ها مزگەوتەکەی پێغەمەر ئێستا ئەمە بێنە بەر چاوی خۆتان صلی الله علیه وسلم ئەمە بێنە بەر چاوی خۆتان و مزگەوتە پێغەمەر لێرە نوێژیەکە سەڵاسم صحابە لێرە ئافرەتان لە دوای دواوە هەر لە ناو داخلی مزگەوتەکە لە دوای دواوە بەس دەرگای تایبەتی خۆیان نەبوو کەس لەو دەرگای ناچوە دەرەوە پیاوان لەو دەرگانەی ئەولاولا چوونە دەرەوە ناچون بە سەر ئافرەتەکانە بڕۆن بۆی فەرمو باشترین سەفی پیاوان پێشەوەیە خراپترین سەفی پیاوان دواوەیە ئەوی بۆی نزیک نەکەونەوە لە ئافرەتەکان دوای باشترین سەفی ئافرەتان کوێیە دوای دواوەیە لای دیوارەکە خراپترینی پێشی پێشەوەیە بۆی ئافرەت خۆی نووسان بە دیوار پیاوانی ژاتنا لای پێغەمبەر صلی الله علیه وسلم نزیک ناکەوتنەوە لە یەکتری لەوانەیە ئەو ڕۆکەسانێک بێ بڵێ بابە چی اختلاط بۆ حرامەوە نیە پێغەمبەر لە مزگەوتان نوێژی کردو بە سەحابە ئافر ژن و پیاوی تێکەڵاو کردووە ژن و پیاوی تێکەڵاو نەکردو شان بەشان بەڵکو حتا کە سەلامی یاوەتەوە ئافرەت دانەنیشتۆ ڕەسەن لە دەرگاو چوونەتە دەرەوە این جامەشی پێ باش نەبوو پێغەمبەر صلی الله علیه و سلم ئاگادار بە ها فەرموویەتی ئافرەتەکە هات بۆ لایوتی حەزەکەم ئەوە لەگەڵ ئافرەتان نوێشکەم فەرمی ئەزانم بەس لە ماڵەکەی خۆت نوێشکەی خێری زیاترە لەوەی لە مزگەوتەکەی من نوێشکەی بەڵام چۆنی باس کرد سەیری کرد ماڵکە بەسێ بەشەوە ژووری خەو هۆڵەکە حەوشەکە دوایش کەیتە دەرەوە مزگەوتی گەڕەکە کرد دوایش مزگەوتی پێغەمبەر صلی الله علیه و فەرمووی ئەگەر لە ژووری نوێژ خەوتنەکەت نوێژ بکەی خێری زیاترە لە هۆڵەکە نوێژ بکەی لە هۆڵەکە نوێژ بکەی خێری زیاترە لە حەوشەکە نوێژ بکەی لە حەوشەکە نوێژ بکەی خێری زیاترە لە مزگەوتی گەڕەکەکە نوێشکەی لە مزگەوتی گەڕەکەکە نوێشکەی خێری زیاترە لە مەسجدی نەبەوی کە نوێژێک بە هەزار نوێژە ئەمە یعنی چێم قسەیە ها یعنی لە ناو داخلی ماڵەکەت بەمێرە دەرەوە بۆ عیبادەتی خوا لە حەدیسێکا فەرمێ نزیکترین ئافرەت لە خوا ئەو ئافرەتەی لە ماڵی خۆی نایەتە دەرەوە نزیکترین ئافرەت لە خواوە ئەو ئافرەتەی لە ماڵی خۆی نایەتە دەرەوە ئەوڕۆ بەعکسەوە کاکە یڵە بۆ دەرەوە دەرەوە زۆر خۆش دوایی لەگەڵ ئەمەشا فەرمی لا تەمنعوی ما ئەڵی مەساجد الله ئێوە ڕێگە مەگرن لە ژنەکان کە بێن بۆ مزگەوت بەڵام بچی بە شەرتی شەرعی بەو حیجابە پاک و ڕێگ و پێەکەی کە پەچەو عباە و بۆنی خۆشی لە خۆی ناوە ئەگەر وای کرد حدیثمان هەیە برام ئەگەر وای کرد موقفی شەرعیە دایکمان عیشا فەرمی لە دوای وفاتی پێغەمبەر صلی الله ئەگەر پێغەمبەر ئاوهای بزانیا لە ئافرەتا منعیە کرد لە مزگەوت ئەبو هرێرە ئافرەتێکی بینی بۆ مزگەوت ڕابۆنی لە خۆیان وتیەوە بۆ چۆچی وتیەوە بۆ مزگەوت دەچ وتی بڕۆ بڕۆ بڕۆ دێ ئەو بۆنە لە خۆت کەرەوە ئینجا دوای یەک پرسیارتان لێکم کاتێک کاچنە مزگەوت تخوا بە خۆتان نازان قیژ و قاو و هاوا و ئەولا و ئەولا ئەگای لە نێژە بێ ئەوانی ئەوڕۆ ها بۆتە جێڕانەوەی حیکایات و بۆتە تەسویرکردن و تەسویر ژنەکەی تۆ چێتاوێ ژنی دراوسێکە تەسویر یەگرێ ئەیباتەوە بۆ مێردەکەی ڵێ وەرە تەماشاکە ژنی دراوسێکەت بەرەوە ژنی برادەرەکەت وەرە بزان چەند جوان ئەوە کچەکەیەتی وەرە ڵا ئافرەت مێ بزانم کچی فلان ئافرەتم فلان دراوسم بزانم چۆنە دەڵێ بزانم چۆنە دەڵ ڕاستە تەسویرەکەت بۆگرم لە ناو مزگەوت تەسویرەکەی بۆگرێ بۆی باتۆ باشە ئەوە مزگەوتەکانی ئافرەتان بڕۆن ببرسن بزان چی ڕۆیە کاکە لە ناو مەکە چی ڕۆیا لە ناو مەکە نەتان بیستن نەتان بینی و نەچون بۆ عمرە ها نەچون بۆ عمرە هەمووی تەصویر نییە هەمووی تەصویر نییە لە عمرە بووین ژن و پیاوێک چیان نەکرد تەوافیان نەکرد یەک بە منەڵێ چی پیاوەکە مامۆستا زەحمە نەبێ من و ژنەکەم تەصویر کە کە تەوافەکەن بە دەوری کابەیە تەصویر باکە ای خوایە گیان چی بڵێم لە کاتێکا پێغەمبەرە فەرمی عەلەیهی سەڵات وسەلام ئەشد الناس عذابا یوم القیامە المصورون لە کوێ لە پاڵ کەعبەیە من تەسویری بۆ ڕەگا کە تەسویری خۆمم زۆر گرتۆ تای تۆ بگرم هی پیاوانم زۆر گرتۆ تای ژنانیش بگرم بۆ ناوکەی بە مساویری ژنانیش ئەوە توانێک بەتی نیە ومەتی تێکەوتوە ئەوە ناو تەراویحەکان و ناو مزگەوتەکان و ناو مەزیدی حەڕەم حەڕەمی مەدەنی و مەکی و فەکەی بە بەوانی تریش بەوە لە کۆتاییەنی داواکەم لە خخوای تبار و تعالا قسەکانمان لەبەر خاتری ئەو بێ و بۆ خواش بگەڕینەوە لەسەر دینەکەی بڕۆین بۆ لای ئەویش بگەڕینەوە داوای لەکەم بەناوە پیرۆزەکانی خۆی کە ئەو قسانە وەربگرین بە دڵێکی پاک وەریان بگرین برا بە ڕێزەکانم بە دڵی پاک آخر قس آخر آخر قسە پێغەمەری خواستم خوا ئاگاداریەکاتەوەڵێ وەفیکم سەمماعونە لەهم من بێ ئاگا نیم کەسێک هەیە لە ناو مەجلیس ئەڕاتەوە ئەڵێ ئامە کابراایکی تیرۆرستە هەیە شخصی واشمانێ حاشا لە ڕووی جەنابان بەڵام ئەم ڕۆحە بە قوربانی خوابێ الذين يبلغون رسالات الله ويخشون ولا يخشون أحدا إلا الله برا بەڕێزەکەم ئەگەر نفسێک لە ناو ئەبەی خۆتەی بۆ کێشی بیکوژی و لە ناوی بەری تۆ بەس ئەوە نەتەیە ڕۆحێک لە ناوە بی ئەش ڕات و تەواو یەک جارە بەس کە من بڕۆمە لای خوا عذابەکەی خوا قەت قەت کۆتایی نایە لا يموت فيها ولا يحيى بەدەستەوە دەمرم ڕزگارم دەبێ و سراحەت دەکەم بەڵام بەدەست خواوە قەت ڕزگارم نابێت لە کێتان بترسم لەخوا یا لە تۆ لەخوا بترسم لە ئاگرەکەی خوایە لە ئاگرەکەی تۆ